کەوا خودای پەروەردگار جارێکی تر دەرفەتی داین با ئێوەی بەڕێز و خۆشەویست بگەینەوە لە خوێندنەوەی کتێبی، چیڕۆکە و بیرۆکە، لە نووسینی، دکتۆر تاریق سوێدان، وەرگێڕانی، مامۆستا ئاسۆ ئەحمەد، لە بڵاوکراوەکانی گۆڤاری، ئاون. یەکەم، سەلمانی فارسی، قوربانیدان لە پێناوی ئایدیادا. زۆر کەس هەن هەموو کات و هەوڵ و کارامەیی خۆیان بۆ پارە بەدەستهێنان دەخەنە گەڕ و دەکەونە ململانێیەکی سەخت لە پێناوی بەدەستهێنانی پارووی ژیان خەڵکانێکیش هەن ئامادەن لە پێناوی دونیادا قوربانی بە هەموو بەهاکان بدەن ئامادەن هەموو حەرامێک بشکێنن بۆ ئەوەی دەستیان بە پارە و دەسەڵات بگات لە بەرامبەریشدا کەسانێک هەن ئامادەن قوربانی بدەن بە ئازادییان، بە ماڵ و منداڵیان و تەنانەت بە هەموو شتێکیان لە پێناوی ئایدیای حەقدا و لەوانەیە لەو پێناوەدا وڵاتی خۆیان جێبهێڵن و دەربەدەر ببن. ئەم چیڕۆکە لەبارەی کەسێکەوەیە کاتێک کە قەناعەتی بە ئایدیای حەق هات بڕیاری دا لەو پێناوەدا بژیت و قوربانی بدات و وڵاتی خۆی جێبهێڵێت بۆ مانەوە لەسەر ئەو ئایدیایە دووچاری دەیان چەرمەسەری هات ئەو کەسە سەلمانی فارسیە بەر ڕەزای خودا بکەوێت بنەچەی سەلمان دەگەڕێتەوە بۆ ئەسفەهانی وڵاتی فارس بۆ گوندێک کە پێی دەوترێت جەیی، ئەو لە سایەی خۆشگوزەرانیدا پێگەیشت، باوکی یەکێک بوو لە دەوڵەمەندترین و پایەدارترین پیاوەکانی ئەو گوندە، دهقان بە مانای گەورەیی ئایینی گوندەکە بوو، واتە لە سەرکردایەتی پۆست و ئایین و دارایی گوندەکەدا بوو، سەلمان لە زانیاری مەجوسیەتدا پلەیەکی باڵای بڕیبوو، بەزەی وانی ئەو ئاتاشگایی لە گوندەکەیان دابوو، ئەم پایە تەنیا بە کەسێک دەدرا کە بە دیندارێکی باش بناسرایە، سەرباری ئەوەش باوکی خۆشەویستیەکی زۆری بۆی هەبوو، سەلمان کەسێک بوو هەر بە سروش حەزی بە حەق و بە دینداری بوو، لێبڕاوی سەلمان لە خزمەتکردن بە مەجوسیەت سەرباری ناحەقی ئەو ئاینە لەوانەیە باوەڕێکی بەهێزی بە گرنگی بیروباوەڕ و ئاین بۆ مرۆڤ لە پشتەوە بێت ئەو کەسەی پابەندی بیروباوەڕێک بێت و بە دڵسۆزی کاری بۆ بکات ئەستەمە بتواندرێ بیر لەوە بکرێتەوە دەستبەرداری ئەو بیروباوەڕە بێت باوکی سەلمان باخ و بێستانێکی زۆری بەدەستەوە بوو کە سەرچاوەی داهاتی بوو و قازانجێکی زۆری لە بەروبوومەکەیەوە دەست دەکەوت. ماوەیەک بەهۆی سەرقاڵبوونی بەکاری سیاسییەوە باوکی سەلمان نەیدەپرژایە سەر باخەکانی و ئەمی ڕادەسپارد ئاگای لێیان بێ. ڕۆژێک لە کاتێکدا بەرەو باخەکان بەڕێ دەکەوت، سەلمان بەلای کڵێسایەکی دیان مەسیحیەکاندا تێپەڕ بوو و گوێی لە دەنگی پەرستش و دوعاکانیان بوو کاریانی تێکرد، سەرسامی نوێژ و خشوعیان بوو، بەتایبەت کە شتی وا لە ئاینەکەی خۆیدا نەبوو، حەزی بۆ ئەو ئاینە چوو لە دڵی خۆیدا گۆتی بێگومان ئەو ئاینە لە ئاینەکەی خۆمان باشترە لێرەدا سەلمان هەرچەندە بۆ مەجوسیەت دڵسۆز بوو بەڵام سروشتە پاکەکەی هەر زوو نادروستی بیروباوەڕەکانی بۆ دەرخست ئەمە دەری دەخات سەلمان پیاوێکی وێڵی ڕاستی بووە و هەرکاتێک شتێکی بینیبێت کە لەوەی خۆی باشتر بووبێت ئامادەبووە بەرەو پیری بچێت، هەروەک دەری دەخات ناحەقی تا لە سروشتەوە دوورتر بێت کەوتنی ئاسانتر دەبێت و لە ئەنجامی هەر بیرکردنەوەیەکی سادە یان تێڕامانێکی ئارامەوە هەرەس دەهێنێت هەر بۆیە لە ئاینەکەی ئێمەدا سەرەتا بەوە دەست پێدەکەیت کە بڵێیت لا ئیلاهە هیچ خودایەک نیە بە واتای ڕوخاندنی هەموو خوداوەندێک ئینجا تەنیا یەکێکیان دەهێڵیتەوە و کە ئەویش زاتی بەرزی اللەیە الا اللە سەرەتای بانگەواز ئەوەیە هەموو خوداوەند و بتەکان بخەین و ناحەقیان بسەلمێنین ئینجا ڕاستی ئەم ئاینە دەردەکەوێت ئەم دیمەنەی دیانەکان لە خشوع و پاڕانەوە کاری زۆری کردە سەر سەلمان بەر ڕەزای خودا بکەوێت، ئەو ڕۆژە تا خۆر ئاوا بوون بە دیاریانەوە مایەوە و نەچوو بۆ سەر باخ، کاتێک نوێژی دیانەکان تەواو بوو بڵاوەیان لێ کرد، سەلمان چوو بۆ لای گەورەکەیان و پرسیاری لەبارەی بنچینەکانی ئەو ئاینەوە لێ کرد، ئەویش بۆی باس کرد کە پیاوێک لە وڵاتی شام ئەو ئاینەی هێناوە و خۆی کوڕی خودایە، سەلمان شەو گەڕایەوە ماڵەوە و بەسەرهاتەکەی بۆ باوی گێڕایەوە و سەرسامی خۆی بەرامبەر بەو ئایینە دەربڕی. باوکی لێی توڕە بوو، چۆن دەبێت کوڕی سەرۆکی ئایینی مەجووسەکان ئایینێکی تر کاری تێبکات؟ ترسی لێ نیشت و بڕیاری دا سەلمان لە ماڵەوە بەند بکات. سەلمان ئەوەی ڕەت کردەوە. لە بەرانبەریشدا باوکی بڕیاری دا کۆتی ئاسن بخاتە دەست و پێیەوە. تا جارێکی تر بەلای دیانەکانەوە نەچێ، سەلماند سەرباری ئەو هەموو کۆتە، کۆتی مەجوسیەتی، کۆتی دەوڵەمەندی، کۆتی خۆشەویستی باوکی، کۆتی ئاسن، هەر کۆڵی نەدا. ئازادییەکی گەورەتر لەو ئایدیایەدا هەیە کە مرۆڤ باوەڕی پێی هەیە، سەلمانیش پێی وابوو ئەوەی بینیویەتی باشترە لەوەی کە خۆی هەیەتی و بیری لەوە دەکردەوە چۆن خۆی لەو کۆتانە ڕزگار بکات کە بەستوویانەتەوە سەیری کرد ئەگەر لە شوێنی خۆی دابنیشێت هەرگیزا و هەرگیز ڕزگاری نابێت بۆیە بڕیاری دا بەرەو شام بڕوات نامەیەکی نهێنی بۆ ئەو دیانانە نووسی کە لە کلێساکەدا بوون داخۆ کاروانێکی دەست دەکەوێت بەرەو شام بڕوات ئەوانیش کاتی بەڕێکەوتنی کاروانێکیان پێگوت لەگەڵ دۆستەکانی دەوروبەری رێک کەوت لە کۆت و بەندەکان رزگاری بکەن و بە نهێنی خۆی گەیاندە لای دیانەکان و لەوێوە بەرەو وڵاتی شام بەڕێ کەوت لێرەدا لەو رێگەیە دەڕوانین کە باوکی سەلمان بۆ چارەسەر کردنی کێشەکە گرتیە بەر کێشەکە لە بیروباوەڕ و ئاوازەوە بۆیە پێویست بوو باوکی گفتوگۆیەکی ئارامی لەگەڵدا بکردایە و بیروڕای لەگەڵدا ئالوگۆڕ بکردایە بەڵکو بە لۆژیک وەڵامی بداتەوە، بە شتێک کە سروشتی مرۆڤ قبوڵی بکات، ئەم شێوازە لە هەموو شوێن و کاتێکدا دووبارە دەبێتەوە. شێوازێکی شکستخواردووە و هۆکاری ڕژدبوونی خاوەن بیرکردنەوەکانە لەسەر ئەوەی هەیانە. زۆرکات زیندانەکان بوون بە هۆکاری پابەندبوونی زیاتری زیندانییەکان بەو ئایدیایانەی لە پێناویدا زیندان توندکراون. دەبینیت زیندان بووە بە قوتابخانەی دەرچوونی بیرمەندەکان، هەروەک چۆن دەشبێت بە قوتابخانەی دەرچوونی شەیتانەکان و زیاتر بەرەو تاوانچوونی تاوانکاران. زیندانەکان وا لە خاوەن ئایدیاکان ناکەن دەستبەرداری ئایدیاکانیان بن، بەڵکو ئامڕازی زیاتر قوڵبوونەوەیانن. با زیاتر لەسەر ناونیشانەکە قوربانیدان لە پێناوی ئایدیادا ڕابمێنین، سەیری قەبارەی ئەو قوربانیدانە بکە کە سەلمان لە پێناوی ئایدیاکەیدا دای، ئەو ئایدیایەی دەیەوێت لە پێناویدا بژی، قوربانی بە هەموو شتێک دا و بە هەژاری و کەساسی چوو بۆ شام. سەلمان لە شام پرسیاری لەبارەی گەورەترین زانا و خوداناسی ئەو ناوچەیە کرد، ناردیان بۆ لای قەشە و شوانی کڵێسایەک، چیڕۆکی ژیانی خۆی بۆ ئەو قەشەیە گێڕایەوە و بۆی باس کرد کە دەیەوێت لای بمێنێتەوە و خزمەتی بکات و فێری ئایینەکەی ببێت. قەشەکە قبووڵی کرد. سەلمان لەگەڵ ئەو قەشەیە مایەوە، خزمەتی دەکرد و پەرستشەکانی لەگەڵدا ئەنجام دەدا. زۆری پێ نەچوو، سەلمان بۆی دەرکەت ئەو قەشەیە پیاوێکی خراپە، خێر و سەدەقە بەردبەردەرسەکانی کۆ دەکاتەوە و دواتر بۆ خۆیان گڵ دەداتەوە و دەستیان بەسەردا دەگرێت تا وای لێهاتبوو سامانێکی زۆری کۆکردبەوە و هیچی لێنەدەدا بە هەژاران و ژیانێکی خۆشگوزەرانانەی بۆ خۆی بەڕێ دەکرد بۆیە سەلمان بەتەواوی ڕقی لێی بووەوە ئەو قەشەیە زۆری پێنەچوو مرد پرسەیەکی گەورەی بۆ ڕێکخرا و شین و شەپۆڕێکی زۆری بۆ ئەنجامدرا سەلمان لێرەدا ڕەخنەی لێگرتن و گوتی، ئەمە پیاوێکی خراپ و دونیایی بووە، لە ژێر پەردەی دینداریدا پارەی کۆکردووەتەوە و خۆی لە دەسەڵاتداران نزیک کردووەتەوە و شوێنی پارە کۆکردنەوەکەی پیشان دان. خەڵکەکە کە ئەو هەموو پارە و زێڕ و زیوەیان بینی لاشەی قەشەکەیان فڕێدا و دایانە بەر بەرد. سەلمان بەوە لە ئایینە تازەکەی هەڵنەگەڕایەوە، کەسانی هۆشمەند شوێنی ئایدیا دەکەون نەک کەسەکان. تەنانەت ئەگەر ئەو کەسانە گەورە زانانی ئەو ئایدیایەش بن، خراپی و گومڕایی ئەو قەشەیە وای نەکرد سەلمان دەستبەرداری ئەو بیرە بێت کە هەڵی گرتبوو. پاش ئەو قەشەیە کەسێکی تریان لە شوێنەکەی دانا. سەلمان لەگەڵ ئەو قەشە نوێش بوو، قەشە نوێکە بەڕاستی پیاوی چاک بوو، یەکێک بوو لە خاکیترین کەسەکان، شەو و ڕۆژ لە خودا پەرستیدا بوو، سەرقاڵی کارکردن بوو بۆ ڕۆژی دوایی. سەلمان زۆری خۆش دەویست کاتێک مەرگی نزیک بوەوە سەلمان هەستی کرد دوای ئەو پیاوە سەرگەردان دەبێت بۆیە داوای لێکرد کەسێکی بۆ دەست نیشان بکات تا دوای خۆی هاوڕێتی بکات قەشەکە پێی گۆت کە کەسێک ناناسێت بە تەواوی خوداناس بێت و ئاینی نەگۆڕی بێت و بۆ بەرژەوەندی خۆی نەیقۆست بێتەوە و نزیکی فەرمان ڕەوایان نەبوبێتەوە جگە لە پیاوێک کە ئەویش لە شام نیە بەڵکو لە موسڵە لە باکووری عێراق. سەلمان شامی جێهێشت و ڕووی کردە موسڵ، چوەلای ئەو پیاوە و چیڕۆکی خۆی بۆ گێڕایەوە و بە نیازی هاوڕێیەتی لەگەڵیدا مایەوە، ئەو کەسەی قەناعەت بە ئایدیایەک دەهێنێت و بۆی دەژیت، پێویستە لەگەڵ کەسێکدا بێت کە یارمەتی بدات بۆ پابەندبوون بەو ئایدیایەوە. سەلمان ئەو پیاوەشی بە پیاوێکی باش بۆ دەرکەوت، ئەو پیاوانەی سەلمان دەچووە لایان هەمیان پیاوی پیر و لە تەمەندا گەورە بوون، ئەمیشیان زۆری نەبرد کۆچی دوایی کرد. بەڵام پێش ئەوەی وەفات بکات داوای لەمیش کرد کەسێکی پێ پیشان بدات کە دوای خۆی بچێتە لای، ئەمیش ڕێنمایی کرد بچێتە لای پیاوێک لە شاری نسێبین کە ئێستا قەزایەکە سەر بە مێردینی کوردستانی تورکیا. سەلمان چوو بۆ لای ئەو پیاوەش و چیڕۆکی ژیانی خۆی بۆ ئەویش باس کرد، هاوڕێتی ئەویشی کرد، وەک پیاوێکی باش بۆی دەرکەوت، بەڵام ئەمیش وەک ئەوانی تر زۆری نەبرد وەفاتی کرد، سەیری ئەو قوربانیدانە بکەن چۆن ئەم شار و ئەو شار دەگەڕێت و ئامادەیە بە خزمەتکاریش بژی، تەنها بۆ ئەوەی لە سایەی ئایدیا و باوەڕێکدا بژی کە پێی ڕاستە، سەلمان پاش کۆچی دوایی ئەمیش ڕووی کردە عەمووریە، لەوێ چووە خزمەتی پیاوێک کە بە هەمان شێوە بە پیاوێکی باش بۆی دەرکەوت و لە کۆتاییەکانی تەمەنیدا بوو. لە عەمووریە سەپانکاری کرد و توانی هەندێک پارە کۆ بکاتەوە، بڕێک مانگا و مەڕ و بزنی پێ کڕی. کاتێک ئەم پیاوەش کەوتە سەرە مەرگ سەلمان داوای لێکرد ڕێنمایی بکات بچێتە لای کەسێکی تر پیاوەکە پێی گوت پێم وایە کەسێکی تر لەسەر زەویدا نەماوە و بەو ئایدیا و باوەڕەوە پابەند بێت کە ئێمە لەسەری بووین بەڵام وادەزانم کاتی دەرکەوتنی پێغەمبەرێک هاتووە لە ناوچەکانی عەڕەب کە ئایینی ئیبڕاهیم پێغەمبەر زیندوو دەکاتەوە لە نیشانەکانیشی ئەوەیە لە خاکی خۆی دەردەکەوێت و ڕوو دەکاتە خاکێکی پڕ لە دارخورما و دەکەوێتە نێوان دوو ناوچەی ڕەش کە پڕن لە بەردی تیژ کە کاروان و سوپاش ناتوانن پێیدا تێپەڕبن. هەروەها ئەو پێغەمبەرە کۆمەڵێک نیشانەی هەیە کە ناشاررێنەوە، خواردنی وەک دیاری پێشکەش بکرێت دەیخوات، بەڵام سەدەقە ناخوات، لەنێوان هەردوو نیشانیدا خەتمی پێغەمبەراتی هەیە کەوە خاڵێکی گەورە وایە و مووی درێژی لێوە دەردەچێت و لەشێوەی پۆپنەی کەڵەشێردایە و هەموو پێغەمبەرەکان هەیانبوە ئەگەر دەتوانی بڕۆ بۆ ئەو وڵاتە بەڵام ئایا سەلمان دوای ئەو هەموو گەشت و گەڕانە بێزار بوو؟ ئایا ئەوەندە قوربانی دانە لە پێناوی ئایدیا و باوەڕدا بەس نییە؟ ئەی باشتر نییە لە گەشت و گەڕان بکەوێت ئیتر سەرقاڵی بەخێو کردن و پەرەپێدانی ئەو سامانە ئاژەڵیە بێت کە پەیدای کردووە؟ پاش مەرگی هاوڕێکەی لە عەموڕیا، سەلمان ڕێی بە کاروانێکی بازرگانە عەڕەبەکانی خێڵی کەلب کەوت و داوای لێکردن هاوڕێتی بکەن بۆ گەیشتن بە عەڕەبستان و لە بەرامبەردا ئەو ڕەوە ئاژەڵەیان پێ بدات کە کۆی کردبۆوە. ئەوانیش ڕەزامەندیان پیشان دا. بەڵام لە ڕێگەدا لە ناوچەی وادی قوڕای باکووری دوورگەی عەڕەب خیانەتیان لێ کرد و دەستیان بە سەر سامانەکەیدا گرت و وەک کۆیلە بە پیاوێکی جوولەکەیان فرۆشتەوە. لە کاتێکدا ئەو ئازاد و لە بنچینەدا گەورەیەک بوو لە گەورەکان. پاشماوەیەک جولەکەیەکی تر لە بەنو قوڕەیزە کڕیەوە کە خەڵکی شاری یەثریب بوو کە برا بۆ یەثریب لەوێ دارخورما و ناوچە ڕەشەکانیشی بینی زانینی لەو شوێنەیە کە پیاوەکەی عەموریە بۆی باس کردبوو داوای لێکردبوو بۆی بچێت بۆیە سەرباری کۆیلەکرانی دڵخۆش بوو پێغەمبەر بەر دروودی خودا بکەوێت هێشتا نیگای بۆ هاتبوو، هەر لە مەککە بوو کۆچی نەکردبوو بۆ یەثریب کە دواتر بوو بە مەدینە، سەلمان بەهۆی کۆیلە بوونیەوە هەواڵی پێ نەگەیشتبوو، تا ئەو کاتەی پێغەمبەر بەر دروودی خودا بکەوێت کۆچی کرد بۆ یەثریب و خەڵکی شارەکە چوونە پێشوازی، سەلمان خۆی باسی ئەو ڕووداوە دەکات کە لە ڕۆژی کۆچی پێغەمبەر بەر دروودی خودا بکەوێت بەسەریدا هاتووە و ئەو دەڵێت، لەسەر دارخورمایەک بووم، گەورەکەم و هاوڕێیەکی لە خوارەوە بوون و قسەیان بەیەکەوە دەکرد، ئامۆزایەکی هات و گۆتی، خودا بەنو قیلە، مەبەستی ئەوس و خەزرەجەکان بوو، لەناو ببات، وا لە قوبا کۆ بوونەتەوەو پێشوازی لە کەسێک دەکەن کە بانگەشەی پێغەمبەرایەتی دەکات، لەو کاتەدا وەک ئەوەی تام لێ هاتبێ وابوو، شڵەژام و ترسام لە خۆشیدا بەر ببمەوەو بکەوم بەسەر گەورەکەمدا، بەڵام خۆم گرت و بە هەڵەداوان هاتمە خوارەوە، بە پیاوەکەم گۆت، چی؟ چی ڕوویداوە؟ تخودا بۆمی بڵێوە! گەورەکەم لێم تووڕە بوو، مشتێکی بەهێزی تێسرەواندم و گۆتی، تۆ کارت بەوە چییە؟ بگەڕێوە سەر کارەکەت! سەلمان بەو شێوەیە ئەو هەواڵەی بیست، کە چەندین ساڵ بوو چاوەڕوانی بوو. لە کاتی پشووی ئێوارەدا سەلمان چوو هەندێ خورمای لەگەڵ خۆیدا برد بۆ لای پێغەمبەر بەر دروودی خودا بکەوێت، خورماکەی خستە بەر دەستی و گۆتی، فەرموو ئەوە خورمای سەدەقەیە. پێغەمبەر بەر دروودی خودا بکەوێت لە خورماکەی نەخوارد و هەمووی دا بە هاوەڵەکانی. دوای ماوەیەک جارێکی تر هات و خزمەتی، ئەو جارەش هەندێ خورمای پێشکەش کرد. بەڵام ئەوجارە پێی گۆت، فەرموو لەو خورمایە بخۆ دیاریە، پێغەمبەر بەر دروودی خودا بکەوێ لێی وەرگرت و خواردی. سەلمان بەردەوام بوو لە بەدواداگەڕانی نیشانەکانی پێغەمبەرایەتی لەو زاتە پیرۆزە بەر دروودی خودا بکەوێت. ڕۆژێکی تر پێغەمبەری لە بەقیع بینی، سەرقاڵی ناشتنی یەکێک لە هاوەڵان بوو، سەلمان دەڵێت، پێغەمبەر بەر دروودی خودا بکەوێ پۆشاکێکی دووپارچەی لەبەردا بوو، وەک ئەوەی حازیان لە کاتی حەزدا دەیپۆشن، بەملا و بەولایدا دەسوڕامەوە تا نیشانەی پێغەمبەرایەتیەکەی نێوان هەردوو شانی ببینم، پێغەمبەر بەر دروودی خودا بکەوێت لە ئامانجەکەم تێگەیشت، پارچە پۆشاکەکەی سەرشانی لادا و نیشانەکەی پێ نیشاندام، خۆم دا سەرشانی و بە گریانەوە کەوتمە ماچکردنی نیشانەکە، سەلمان تەواوی ئەو سێ نیشانەی بینی کە هاوڕێکەی عەموریەی بۆی باسکردبوو، چەندە ڕووداوێکی خۆش بوو بۆ سەلمان، ئەمجارەیان نەک تەنیا بە دیداری پیاو چاکێک شاد بوو، بەڵکو گەیشت بە کەسێک کە پێغەمبەر و نێردراوی خودایە جل شأنه. پێغەمبەر بەر دروودی خودا بکەوێت، کارەکەی بەلاوە سەیر بوو. سەلمان دەستی کرد بە گێڕانەوەی بەسەرهاتەکانی ژیانی، پێغەمبەر بەردرودی خودا بکەوێت سەرسوڕمانی بەرامبەر ئەو هەوڵ و خەباتەی سەلمان پیشاندا کە بۆ گەڕان بە دوای ڕاستیدا داویەتی، داوای لێکرد چیڕۆکەکەی بۆ هاوەڵان بگێڕێتەوە تا پەند و ئامۆژگاری لێ وەربگرن، پێغەمبەر بەردرودی خودا بکەوێت بە سەلمانی فەرموو کە داوای موکاتەبە لە گەورەکەی بکات و پێی بڵێت کە بۆی نیە ڕەتی بکاتەوە، واتە بڕێک پارەی پێ بدات تا لە بەرامبەردا ئازادی بکات بەر لە هاتنی ئیسلام خاوەنی کۆیلە دەیتوانی ڕازی نەبێت بەڵام ئیسلام وەک وەڵامدانەوەی بە واجب دانا گەورەکەی داوای بەرامبەرێکی زۆری کرد و گۆتی هێلکەیەکی زێڕم بۆ بهێنە پێغەمبەر بەر درودی خودا بکەوێت داوای لە هاوەڵان کرد هەمویان یارمەتی سەلمان بدەن تا ئازاد ببێت سەلمان لە کۆیلایەتی ئازاد بوو کە بەهۆیەوە بەشدار بوون لە هەردوو شەڕی بەدر و ئوحودی لەدەست چوو بەڵام دوای ئازادبوونی لە ساڵی سێی کۆچیدا ئیتر لە هەموو شەڕەکانی تر لەگەڵ پێغەمبەر درودی خودای لێ بێت بەشداری کرد سەلمان تەمەنێکی درێژی بەڕێ کرد و لە سەردەمی خەلیفاتی عوثمانی کوڕی عەفان بەر ڕەزای خودا بکەوێت کۆچی دوایی کرد و وەک دەوترێت تەمەنی سەد و بیست ساڵی تێپەڕاندبوو، کەس چیڕۆکێکی وای بیستووە پیاوێک هەموو ژیانی خۆی بۆ گەڕان لە پێناوی ڕاستیدا تەرخان بکات و لەو پێناوەشدا قوربانی بە هەموو شتێک بدات و ئارامی لەدەست نەدا؟ دووچاری خیانەتی ڕێگا بووەوە، تووشی بە تووشی پیاوچاکانی درۆینە بووەوە، بەڵام هەموو ئەمانە وایان لێنەکرد دەستبەرداری بنەمای ئایدیاکەی بێت، گەڕان بە دوای ئەو ڕاستیەی باوەڕی پێ هێناوە، بەداخەوە زۆرێک کەس پەردە دەخاتە سەر گشت هەستەورەکانی، چاوی، گوێی، عەقڵ و دەروونی، کە ئەمەش دەبێتە ڕێگر لە گەیشتن بە بیر و باوەڕە ڕاستەکان، ئەوانە بە ئایدیایەک ناگەن کە شایەنی ئەوە بێت بە گیان و ماڵ و کات و ژیان و هەموو شتێک قوربانی بۆ بدەن، زۆرێک لە خەڵکان ژیانێکی هەڕەمەکیانە دەژین، هەست ناکەیت ئامانجێکیان هەیە هەوڵی بەدیهێنانی دەدەن، یان باوەڕیان پێی هەیە ماددەگەرایی بەسەریاندا زاڵ بووە و تەنیا ملکەچی پەیداکردنی پێداویستییەکانی ژیانن، تەنیا دەیانەوێت بژین و هیچی تر. وەک ئەوەی زمانحاڵی ژیانیان بڵێت منداڵدان دهێنێت و گۆڕیش دەبات، ئەو مرۆڤانە بەهایان نییە، ئەوەی شوێنکەوتەی ئایدیایەکە پێویستە پێوەری هەبێت بۆ پێوانەکردنیان، ئایا ئەو ئایدیایە هی ئەوەیە لە پێناویدا بژیم؟ ئایا ئەوەندە دەهێنێت ژیانمی بۆ ببەخشم؟ هەروەک پێویستە بەدوای ئەزموونەکاندا بگەڕێت و بیری داناکان و نووسینی زاناکان بخوێنێتەوە، تا لە ڕاستی ئایدیاکەی دڵنیا بێت و بەردەوام بە دوای ڕاستیەوە بێت لە کۆتاییدا ئەگەر باوەڕت بە ئایدیایەک هەبوو دەبێت لە پێناویدا بژیت بەبێ سڵ کردنەوە قوربانی بۆ بدەیت دواجار لە پێناویشیدا بمری. سەرانی بەڕێز و خۆشەویست بەو جۆرە هاتینە کۆتایی ئەڵقەی یەکەمی خوێندنەوەی کتێبی چیرۆکە و بیرۆکە تاکو دیدار بە خوای پەروەردگارتان دەسپێرین کە سپاردە زایە ناکات پێتان دەڵێین السلام علیکم و رحمە اللە و بەڕەکاتوه.